ئەبو هرەیرە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە صلی اللە علیە وسلم دەفەرموێت، سورەتی تبارک کە سورەتێکە لە سورەتەکانی قورئان و بریتیە لە سی ئایەت، ئەم سورەتە تکا و شەفاعەت لە لای خودا دەکا بۆ هاوڕێکانی خۆی کە لەبەری دەکەن و هەمیشە دەیخوێنن هەتا خودا لەبەر خاتری ئەو لێیان خۆش دەبێ. سعیر. بەڕاستی ئێمە ئاسمانی لە ئاسمانەکانی تر لە زەویەوە نزیکمان بە کۆمەڵێ چرا ڕازاندۆتەوە کە ئەستێرەکان و مانگ و ڕۆژن و ئەو ئەستێرانەمان کردووە بە هۆی ڕەجم کردن و دوورخستنەوەی شەیتانەکان و ئاگری دۆزەخیشمان ئامادە کردووە بۆیان ئەو ئاگری دۆزەخە وەختە لە ڕقانە لەو کافرانەی تێی فڕێ ئەدرێن پارچە پارچە ببێ هەر چەند تیپێ لەو کافرانەی تێ فڕێ ئەدرێ دەرگاوانەکانی لێیان ئەپرسن ئەوە پێغەمبەرێکتان نەهاتە سەر لەم ڕۆژەتان بترسێنێ؟ قالوا بلی قد جاءنا نذیر فکذبنا تۆ بڵێ، خەبەرم پێ بدەن ئەگەر ئاوەکانتان بە زەویدا ڕۆچوون، کێیە ئاوێکی ساف و خاوێنتان بۆ بهێنێ؟ ئیبن عەباس ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ ئەفەرموێت، پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی، هەر کەسێ هەموو شەوێک سورەتی الملک بخوێنێ، ئەو سورەتە لە گۆڕدا بەرگری لەو کەسە دەکات کە شەوانە خوێندوێتی.